دۆستایەتی خۆتانیان بۆ دەنێرن لە کاتێکدا دڵنیاشن ئەوان بێ باوەڕن بەو ئاینە ڕاستەی کە بۆتان هاتووە پێغەمبەر و ئێوەش دەردەکەن لەبەر ئەوەی کە باوەڕ دەهێنن بە خوای پەروەردگارتان جا ئەگەر دەرچوون لە وڵاتی خۆتان بۆ جەنگکردن لە ڕێی منە و بۆ داواکردنی خۆشنوودی من دۆستایەتی ئەوان مەکەن ڕاز و نهێنییان پێ دەڵێن بە دۆستایەتی کە بە گەلەکەی خۆیانیان وت، بەڕاستی ئێمە بێزار و بەرین لە ئێوە و لەو شتانەش کە دەیانپەرستن لە جیاتی خوا، ئێمە باوەڕمان نییە بە ئایینی ئێوە، وە پەیدا بوو لە نێوان ئێمە و ئێوەدا دوژمنایەتی و کینە بۆ هەمیشە تا کاتێک کە بڕوا بە خوای تەنیا دەهێنن جگە لەو قسەی ئیبڕاهیم کە بە باوکی وت بێگومان داوای لێخۆش بوونت بۆ ئەکەم وە من هیچم بە دەست نییە لە بەرامبەر خوادا بۆ تۆ ئەی پەروەردگارمان خوا بە باوەڕی ئەوان زاناترە، ئنجا ئەگەر زانیتان ئەو ئافرەتانە باوەڕدارن ئەوە مەیان گێڕنەوە بۆ لای مێردە بێ بڕواکانیان، نە ئەو ئافرەتانە حەڵاڵن بۆ ئەو مێردە بێ بڕوایانە وە نە ئەو مێردانەش بۆ ئەو ئافرەتانە حەڵاڵن، وە ئەوەی مێردەکان خەرجیان کردووە بیاندەنەوە، هیچ گوناهێکتان لەسەر نییە کە ئەم ئافرەتانە مارە بکەن، ئەگەر مارەییەکانیان بدەنێ ژنە کافرە بێنامەکان لای خۆتان ڕامەگرن ئێوە داوای ئەوە بکەنەوە کە خەرجتان کردووە بۆ ژنە کافرەکانتان کە ئێستە چوونەتە لای کافران ئەوانیش با داوای ئەوە بکەن کە خەرجیان کردووە بۆ ژنە موسوڵمان بووەکانیان کە هاتوونەتە لای ئێوە ئەمە فەرمانی خوایە بڕیار ئەدات لە نێوانیاندا وە خوا زانای کاربەجێیە. ئەگەر لە دەستتان چوو یەکێک لە خێزانەکانتان بە چوونیان بۆ لای بێ باوەڕان ئێوەش تۆڵەتان لێ سەندن و غەنیمەتان گرت ئنجا لەو غەنیمەتە بدەن بە ئەوانەی کە ژنەکانیان ڕۆشتووە بە ئەندازەی ئەوەی کە خەرجیان کردووە وە بترسن لەو خوایەی کە ئێوە بڕواتان پێی هێناوە. هەر کاتێک ئافرەتانی ئیماندار هاتن بۆ لات کە پەیمانت لەگەڵ ببەستن لەسەر ئەوەی کە دانەنێن بە هاوبەشی خوا هیچ شتێک و دزی و داوێن پیسی نەکەن و منداڵی خۆیان نەکوژن هیچ جۆرە بوختانێک هەڵنەبەستن لە نێوان دەست و پێیاندا و بێ فەرمانیت نەکەن لە کاری چاکدا ئەوسا پەیمانیان لەگەڵ ببەستە و لە خوا داوای لێخۆشبوونیان بۆ بکە بەڕاستی خوا لێخۆشبووی میهرەبانە. بەڕاستی ئەوان بێ هیوا بوون لە پاداشتی ڕۆژی دوایی، هەر چۆن بێ بڕوایان، بێ هیوان لە مردووی ناو گۆڕستان.